ماوەیەک لە دوایەوە ڕۆیشت، پاشان گەیشتە پاڵی و لە لاوە تەماشای سەر و چاوی کرد. پیاوەکە زوو هەستی پێکرد، خێرا چاوی بە سەر تاپای داگێڕا، وەلێ دیسانەوە چاوی داخستەوە. هەر بەو جۆرە دەقیقەیەک بە پاڵ یەکدا ڕۆیشتن بێ ئەوەی قسەیەک لەگەڵ یەکتریدا بکەن. کابرا کام جارەیان چاوی هەڵبڕی بەم ڕوومۆچیەوە خێسێکی لە ڕاستکۆڵنی کۆف کرد لە پڕێکدا بە دەنگێکی لەسەرخۆ بەڵام ڕون و ئاشکراوتی پیاوکوش ڕاستکۆڵنی کۆف بە پاڵی داڕۆشت لە پرێکدا قاچی بە تەواوی سست بوو پشتی سارد و بۆ چرکە ساتێکیش ئە دوو دڵی وەستا تەواو وەک ئەوەی هەرەسی هێنابێ وابوو هەر بەو جۆرە سە تەنگایەک پێکەوە ڕۆشتن هەر بێ دەنگیش بوون پیاوەکە تەماشای ناکرد ڕاستکۆلنییکۆف بە دەنگێکی زۆر نزم لەبەر خۆیوتی ئەڵی چی چی چێ پیا و کوژە کابرا ڕۆنتر و بە دڵنیایی و بە زەردەخەنەیەکەوە کەمانای سەرکەوتنێکی ناهەمواری ئەبەخشیوتی تۆ پیاو کوژیت دیسانە و ڕاستەوخۆ تەماشایی دەم و چاوە ڕنگ پەڕیوەکەی و چاوە مردوەکانی ڕاستکۆڵنییکۆفی کرد ئەوە ئەو کاتە بوو کە هەردووکیان گەشت بوونە سەر پێچی شەقامەکە کابرا بەلای چەپی شەقامەکەدا دایکێشا و بێ ئەوەی تەماشای دوا بک ڕۆیشت ڕاستکۆڵنییکۆف لە جێگەی خۆی داوەستا و تاماوەیەک لە کابرای ئەڕوانی سەرنجیدا دوای پەنج هەنگاو کابرا ئاوڕیدایەوە تەماشای ئەمی کرد کە هێشتا بێ جوڵە لە جێگاکەیدا چەقی بوو. بەرجەستەکردنی ڕاستەقینەی هەڵوێستی کابرا نەئەزانرا، وەلێ بە لای ڕاسکۆڵنیکۆفەوە وابوو کە ئەم جارەیشیان کابرا زەردەخەنەیەکی سارد و ناجۆر و سەرکەوتووانەی بۆ کردووە. ڕاسکۆڵنیکۆف بە هەنگاوی سست و هێور و بە ئەژنۆی لەرزییەوە کە ئەدوت، سەرما کەسیرەی کرد و گەڕایەوە و بەرەو ژوورەکەی خۆی سەرکەوت کلااوەکەی داگرت و خستێ سەر مێزەکە دە دەقیقە بێ جوڵە لە پاڵیا وەستا پاشان بێ ئەوەی هێزی تیاما بێکەوتە سەر قەنەفەکە وەک نەخۆش سوکە ناڵینێکی کرد و پاڵکەوت چاوی داخست بوو نیو سعات بەو جۆرە تێپەڕی بیری لە هیچ ناکردەوە تەنیا بیرۆکەیەک یان ختورەیەک یان دیمەنێک نەبێ کە بە بەرچاویدا تێپەڕین ئەوەیش بەناڕێکی و بێ ئەوەی پەیوەندیان بە یەکترەوە هەبێ بۆ نمونە دەم و چاوی ئەو کەسانەی کە بە مناڵی دیبوونی یانەوانەی تەنیا جارێک چاوی پێیان کەوتبوو ئیتر هەرگیز بیری لێ نەکردبوونەوە زەنگی کڵێسەیەک و مێزی بلیاردی کابارەیەک و ئەفسەرێک کە لە پاڵیا وەستا بوو بۆنی جگەرێک لە جگەرە فرۆشیەکی ژێر زەمینیدا مەیفرۆشێک نەردەوانێکی زۆر تاریک کە ئاوی پیس و توێک لە هێلکە دایپۆشی بێت لەگەڵەوەشدا دەنگی زەنگی کلێسایی یەکشەموانی تیا ببیستێ. هەموو ئەم شتە جۆراوجۆرانە یەک بە دوای یەکدا وەک ڕەشە بە هێنابێتی ئەهاتن و ئەچوون تەنانەت هەندێکیان ئەوەندە چێژیان هەبوو کە بۆ ماوەیەک ڕاستکۆڵنییکۆفیان سەرگەرمە کرد بەڵام ئەوانە زوو نەبوون بەهەرحاڵ ئەو لە ناوەوەی خۆیدا هەستیەکرد شتێکی قورسی لەسەرە. بەڵام زۆر ئازاری نادا، تەنانەت هەندێک جار ئەو قورسایی لا خۆش بوو، تەزوێکی سووکی تێگەڕا و تا ڕادەیەک خۆشیەکی ئەهاتێ. ڕاسکۆڵنیکۆف گوێی لە هەنگاوی خێرا و دەنگی ڕازومیخین بوو، چاوی لێکنا و خۆی کردە خەوتوو. ڕازومیخین دەرگای کردەوە و ماوەیەک لە بەر دەرگاکەدا بە دوو دڵیەوە وەستا، ئینجا لە سەرخۆ هەنگاوی نایە ناو ژوورەکەوە و بە هێوری لە قەنەفەکە نزیکەوتەوە. گوێی لە ورتەورتی ناستاسیا بوو کەی وت وازی لێ بێنە با چاک بخەوێ دوایی نانەخوا ڕازۆمی خین وەڵامی دایوتی باشە ڕازەکەی هەردووکیان بە هێمنی چوونە دەرێ و دەرگایان داخست نزیکەی نیو سعاتی خیان ڕاستکۆڵنییکۆف چاوی کردەوە لەسەر پشت ڕاکشا و دەستی نایە پشت سەری ئەم کابراکێ ئەمەی ئەڵێی لە ژێر زەویۆ هەڵتۆقیوە کێ؟ لە کوێ بووە و چی دیوە بێگومان هەموو شتێکی بینیوە باش لەو کاتەدا لە کوێ وەستا و لە کوێوە تەماشای کردووە بۆ وا تازە لە ژێر زەوی هاتوتە دەرێ چۆنی دیوە ئەبوو بیبینێ ڕاستکۆڵنییکۆف تەزویەکی سارد هەموو گیانی هێنا بۆ لەرزین لەسەر بیرکردنەوەکەی بەردەوام بوو ئەی ئەو قوتوی کە نیکۆلا لە پشت دەرگاکەەوە دۆزیەوە ئایا ئەبوو ئەوە ڕووبدا ئەمانە بەڵگەن بەڵگەی تەواون ئەگەر لە نێوان هەزاران شتدا شتێکی هەرە بچووکت لە یاد کرد ئەبێتە بەڵگەیەک بە گەورەی ئەهرامەکانی میسر مێشێک فڕی و شتێکی دی بۆ ناشێت ڕاستکۆڵنییکۆف بە بێزاریەکی زۆرەوە هەستی بە بێتوانایی خۆی کرد بێتوانایی جەستەی زەردەخەنەیەکی تاڵی هاتێ و کەوتەوە بیرکردنەوە ئەبوو ئەمەم بزانی بە چۆن وێرام کە من خۆم باش ئەناسم و لە توانا و باری خۆم ئاگادارم تەورم هەڵگرت و خۆم شەواڵی خوێن کرد ئەبوو ئەمەم پێشتر بزانی بە بەناومێدیەوە لەبەر خۆیەوتی بەڵێ من پێشتر ئەمە مەزانی هەندێک جار لە پێشی بیرۆکەیەکدا ڕاوەستا نا ئەو جۆرە کەسانە وەک من دروست نەبوون ئەوەی بەڕاستی ئەو دەسەڵاتی هەیە کەسێک کە توانێ هەموو کارێک ئەنجام بدە تۆڵۆن ژێرەوژور بکە قەتڵ و عامی پاریس بکە لە میسردا لەشکرەکەی فەرامۆش بکە ملیۆنان کەسی ناو سوپاکەی لە پەلاماردانی مۆسکۆدا لەناوبرێت و پاشان لە ڤیلنا پاکانەی خۆی بکات و دوای مردنیشی پەیکەری بۆ دروست بکەن وا دیارە هەموو شتێک بۆ ئەو کەسانە ڕەوایە حتمما لەشی ئەوان لە ئاسن دروستکراوە نەک لە گۆشت و خوێن بیرۆکەیەکی کت و پڕ و تا ڕادەیەک تازە ڕاستکۆڵنی کۆفی خستە پێکەنی ناپلیۆن ئەهرام واتەرلو ئینجا پیرێژنێکی دزێ و پیرێژنێکی سوخۆر بە سنوقێکی سوورەوە لە ژێر تەختەکەیدا چۆن ئەم دوانە بەراورد بە یەکدی ئەکرێن تەنانەت پۆرفیری پیتۆڤچ چۆن ئەمەی بۆ قوت ئەدرێ بۆ قوددانی ئەم شتە کاری ئەمانە جوانناسی ئەو کارە ئەداتە دواوە بۆ ئەبێت ناپلێن بخسێ دەژێر تەختە خەوی پیرێژنێکی دزێوە ئاه چ قێزەونە. ئەکەوتە لەرز و تایەکی خۆشەوە جاری تر زۆر بە پەرۆشەوە بیریە کردەوە پیرێژنەکە بێجگە لە شتێکی بێمانە چیتر نییە ڕەنگە هەر دروستکردنەکەی هەڵەبێ مەبەست ئەو نییە پیرێژن تەنیا نەخۆشێک بوو من ئەمیویست لە سنوور زیاتر تێپەڕم من مرۆڤم نەکوشتووە بەڵکو باوەڕێکم کوشتووە باوەڕێکم لە ناو بردووە وەلێ نەمتوانی سنوورەکە ببەزێنم و هەر لەم دیەوە مامەوە ئەوەی توانیم بیکەم کوشتن بوو بەڵام وا دیارە نەمزانیوە ئەوەی شم چۆن کرد باوەڕ بۆ لەو کاتەدا ڕازومیخینی گەوج جوێنی بە سۆسیالستەکاندا مرۆڤی چەسا و کارگەرن بۆ خۆشی و بەختەوەری گشتی تێکۆشن نانا ژیان جارێک بۆ من ڕەخسا و ئیتر هەرگیز بۆ من و جووتێکی نییە من ناتوانم چاوەڕوانی بەختەوەری گشتی ببم ئەمەوێت خۆشم ژیم ئەگیناوا چاکترە هەر نەمێنم باشە ئەی دوای ئەوە من نەمەویست بە پاڵ دایکە برسیەکەمدا تێپەڕم و ڕۆبڵێک لە گیرفانمدا تون بگرم و چاوەڕوانی بەختەوەری گشتی بم و بڵێم منیش خشتێکم بۆ بەختەوەری گشتی داناوە لە دڵدا هەست بە ئاسوودە یەکەم هەها باشە بۆ ڕێگاتان پێدا منێک کە تاقە جارێ گەژیم منی ژەمەوێ پاشان وەکشێت پێکەنینێکی کتوپڕی کرد و لەسەر قسەکانی ڕۆشتوتی ئاه لە دیدی جوان ناسیەوە بەڕاستی من لە ئەسپێک زیاتر نیم هەر ئەوە هیچی تر دوای بە زەردەخەنێکی تەوساویەوە بەم بیرۆکەیەوە چەسپی لە کاتێکدا کە هەوڵی گەڕان و شرۆڤەکردنی مەسلەکە سەرگەرمی کردبوو دیسانەوە کەوتەوە دوای قسەکانی وتی بەڵێ لە ڕاستیدا من هەر ئەسپێکم هیچ نەبێت لەبەرەوەی کە یەکەم من هەر ئێستایش بیر لەوە کەمەوە کە من ئەسپێم، دووەم لەبەرەوەی مانگێکی تەواو یەزدانی میهرەبانم بێزار کرد و کردم بە شایەت کە من ئەم کارە نە بۆ خودی خۆمەکەم و نە بۆ ئارەزوەکانم بەڵکو لە پێناوی مەبەستێکی ڕەوا و گەلێک جواندا ئەیکەم هەها سێم لەبەرەوەی کە بۆ ئەنجامدانی کارەکە من زۆر بە ویژدانەوە کردومە ڕەچاوی کێش و ئەندازە و حسابم کردووە لە نێو ئەسپەکانیشدا بێکەڵکترینیانم هەڵبژاردووە دوای کوشتنیشی بڕیارمدا لە ماڵ و سامانەکەی تەنیا ئەوەندە هەڵبگرم کە بۆ هەنگاوەکانی بەراییم پێویست بوون نەزیاد و نەکەم ئەوەی کەمایەوە بەپی ڕاسپاردەی خۆشی درایە دێر هێن توڕە بوو کەوتبووە دانەچیرە و لەگەڵ خۆشیدا هەرە دووە لەبەرئەوە چ گومان لەوەدا نییە کە من ئەسپێم و ڕەنگە خودی من لەو ئەسپێ کوژراوە خراپتریش بم پێشتریش ئەمزانی کە دوای کوشتنەکە ئەم قسانە هەر بەخۆمەڵێن ئایا شتێکەیە لەگەڵ ئەم سوکی و دزێوێدا بەراورد بکرێ چ سوکیەک چ ترسنۆکێک ئێستا زۆر باش لەوە تێگەم کە ئەو پێغەمبەرە شمشێر بەدەست ئەسپ سوارەکەڵێ خوا فەرمێ گوێڕایەڵ بە ئەی بەندەی لەبزی و ئەو پێغەمبەرە ڕاستەکات و لەسەر حەقە ئەگەر بە درێژای ڕێگا بە لەشکرێکی زۆرەوە ڕێگا بگرێت و تاوانبار و بێتاوان لە ناوبەرێت و بەوەیش قایل نەبێ هیچ ڕوونکردنەوە و پاساوێکیان بۆ بهێنێتەوە ئەی بەندەی لەرزی و ملکەچ بە و ئارەزوو مەکە چونکە داخوازی کاری تۆ نییە ئای هەرگیز لەو پیرێژنە خۆش نابم بە هیچ جۆرێک قژی شەڵاڵی ئارەق بوو لێوە لەرزیوەکانی وشک و داغ بوون بێ جوڵە نیگایشی لە بن میچەکە بڕی بوو دایک و خوشکمم چەند خۆشەویست ئێستا بۆ چاوم پیاندا هەڵنایەت بەڵێ لێیان بێزارم. بە جەستە بێزارم و ناتوانم لای خۆمەوە لەگەڵیاندا دەربرم. لە بیرمە کەمێک لەمەوبەر لە دایکم نزیک بوو ماچم کرد. کاتی لە مێزگرتنی بیرم لەوە کردەوە ئەگەر ئەو بزانێت چی ڕوەدا چۆنە پێ بڵێم لە دەستیشم دێ ئەبێت ئەویش وەک منوا بێت ڕاستکۆڵنی کۆڤ لە کاتێکدا کە لە بیرکردنەوەیەکی قوڵدا بوو ئەدوت ئەوێ لەگەڵ وڕێنەکەیدا چنگاوش بێ لەسەر قسەکانی ڕشت ئای چەندە ئێستا لەو پیرێژ نەبێزارم ئەگەر زیندوو بواەتەوە سەر لە نێوم کوشتەوە داما و لیزابێتە بۆ لەو چرکە ساتە داگەشت و لە سەیرە من تا ڕادێک بیر لەو هەر ناکەمەوە وەک ئەوەی من ئەوم نەکوشتبێ لیزابێتە سۆنیا داماوە بێدەنگ و سنگەکان بە چاوی پڕ لە خۆشەویستی و بێوەیانەوە ئەمانە بۆ ناکەین بۆ ناناڵێنن ئەمانە هەموو شتێگە بەخشن ڕوانینیان هێور و میهرەبانە شەو درەنگ بوو. دنیا تا ئەهات تاریکترە بوو. مانگە پڕەکە تا ئەهات زیاتر و زیاتر ئەدرەوشایەوە. وەلێ هەواکە خەفە بوو. خەڵکەکە دەستە دەستە بە شەقامەکەدا ئەهاتن و ئەچوون. هەندێکیان بە شەکەتی ئەگەڕانەوە ماڵەوە و هەیشبوون بۆ خۆیان ئەگەڕان. بۆنی قسڵ و تۆز و خۆڵ و بۆگەناوە هات. ڕاسکۆڵنیکۆف غەمگین و نیگەران هەنگاوی ئەنا. چاکی لە بیرە کە لە ماڵەوە بە ئامانجێکی تایبەتیەوە هاتبووە دەرێ. ئەبوو کارێک ئەنجام بدات و پەلەی لێ بکا. بەڵام کارەکە چی بوو؟ ئەوەی لە بیر نەمابوو. لە پرێک دا وەستا. لەو بەری شەقامەکەوە کەسێکی بینی لە سەر شۆستەکە وەستاوە و دەست بۆ ئەم ڕاوەشێنێ. لە شەقامەکە پەڕیە و چوو بۆ لای. بەڵام زەلامەکە زوو پشتی تێکرد وەک هەر نەیدیبێ بێ ئەوەی ئاوەڕ بداتەوە بەسەر خۆی دابهێنێ سەری داخست و ڕۆشت ئەمە چییە؟ خۆی بانگی نەکردبووم لەگەڵەوەشدا پێی هەڵگرت تا پێی بگە دە هەنگاوی مابوو بگاتە لای لە پڕا ناسی و ترسا ئەو کەسە هەمان وردە بۆرژوای کەمێک لەمەوبەر بوو، هەمان بەرگی لەبەردا و دەم و چاویشی مۆن بوو. ڕاستکۆڵنییکۆف دوور بە دوور دوای کەوت. دڵی لێدا، هەردووکیان پێچرانە کۆڵانێکەوە. کابرا هەر ئاوڕی نەئەدایەوە. ڕاستکۆڵنییکۆف لە دڵی خۆی داوتی. ئایا ئەزانێ من بە دوایەوەم کابرا گەشتە ڕاڕەوی ساختمانێکی گەورەوە ڕاستکۆنییکۆف خێرا گەشتە دەرگاکە و کەوتە تەماشا بۆی کابرا ئاور بداتەوە بانگی ئەمکە بەڕاستیش دوای ئەوەی گەشتە حوشەکە کابرا لە پڕێکدا گەڕایەوە دیسانەوە بەدەستی ئاماژەی کردەوە ڕاستکۆنییکۆف زوو خۆی گەیاندە ڕاڕەوەکە وەلێ کابرا ئیتر دیار نەما بێگومان گەشت بۆ پلەکان یەکەم ڕاسکۆڵنیکۆف هەر بە دوایەوە بوو لە ڕاستیدا لە نەردەوانی دۆمدا گوێت لە دەنگی لەسەر خۆی پێی یەکێکە بوو سیر بوو پلیکانەکان بەلای ڕاستکۆڵنییکۆفەوە نامۆ نەبوون ئەوەیش پەنجەرەی نهۆم یەک تریفەی مانگ بە شێوەیەکی غەمگین و نهێنی ئامێز لە شوشەکەیدا ئەمەیش نهۆمی دووەم ئەمەیش ئەو شوێنەیە کە کرێکارەکان بۆیان تیاکرد چۆن ئەم زوو نەیناسیەوە دەنگی پێی کابرا کە لە پێشەوە ڕۆیشت نەما بێگومان وەستاوە یان لە جێگایەکدا خۆی حەشارداوە ئەمەش قاتی سێم ئایا هەر بڕوە چ بێ دەنگێک فەرمان ڕەوای ئەو ناوەیە تەنانەت سامناکیشە وەلێ ڕاستکۆلنییکۆف هەر ڕۆشت لە دەنگی پێی خۆی ئەترسا و شپرزە بوو خوایە چەند تاریکە بێگومانە و کابرایە لێرەدا لە سوچێکدا خۆی مەڵاز داوە ئا دەرگای باڵکۆنەکە بە تەواوی کراوەتەوە ڕامە و چۆژورێ داڵانەکە زۆر تاریک و چۆڵ بوو کەس بەرچاو ناکەوت وەگەوەی هەموو شتەکان برابێتنە دەرەوە هێدی هێدی لەسەر نوکی پەنجە چوە میوانخانەکەەوە هەموو ژوورەکە پڕبوو لە تریفە درەوشاوەکەی مانگ لەوێدا هەموو شتەکان ڕنگ و ڕووی پێشویان هەبوو تەنانەت کورسەکان ئاوێنەکە قەنەفە زەرد و وێنە لە چوارچەوە گیراوەکان مانگە مەزنەکەیش تەواو پڕ ڕەنگ سوورێکی نسین ڕێک لە پەنجەرەکەوە سەیری ناوەیە کرد ڕاستکۆلنییکۆف بەخۆی وت ئەم بێدەنگە لە مانگەوەیە گومان لەوەدا نییە کە سەرقاڵی کارێکە دەرخستنی نهێنیەک هەڵهێنانی مەتۆڵکەیەک ڕاسکۆلنیکۆف وەستا و چاوەڕێی کرد ماوەیەک هەروا بە بێدەنگی مایەوە چەندە مانگەکە هێورتر بواە ئەوەندە دڵی ئەو تونتر لێدا بەڕادێک هەستی بە ئازارە کرد کڕی و هێوریەک بەردەوام بوو لە پرێکدا گوێی لە دەنگێکی تیژ و ناخۆش بوو لە شکانی لە قەدارێکی باریکە چوو دیسانەوە هەموو شتێک بێدەنگ بووە مێشە کەستا و لە پرێکدا لە کاتی فریندا بەر شوشەیە کەوت گیزەیەکی لێو هات لە سکاڵا و دەردە دڵە چوو هەر لەو کاتەدا چاوی بە جلێکی ماڵەوە کەوت کە لە سوچێکدا لە نێوان باوەڵێکی بچووک و پەنجەرەکەدا هەڵواسرا بوو بەخۆی وت جلی ماڵە و لێرە چیەکە پێشتر ئەمەی لێ نەبوو لەسەرخۆ لێ نزی کەوتەوە زانی ئەبێ لە پشتەوە یەکێک خۆی شاردبێتەوە جلەکەی لادا و کورسێکی بینی لەسەر کورسیەکە لە سوچێکدا پیرێژنێک دانیشتبوو بە جۆرێک خۆی پێچا بۆ و سەری دانەواندبوو کە بە هیچ جۆرێک ڕووی نەبینرا ماوەیەک بەرامبەری وەستا بێگومان خودی ئەو بوو ڕاستکۆلنییکۆف بیری کردەوە ئەترسێت پاشان لەسەر خۆ تەورەکەی لە ئەڵلقەکە کردەوە و یەک دوو جار بەسەری پیرێژنەکەیدا کێشا تەواو خۆی دانەواندە سەر زەویەکە لە ژێرەوە لە دەموچاوی ڕوانی لێی ڕاما و سەری سوڕما پیرێژنەکە دانیشت بوو پێکەنی پێکەنینێکی بە کوڵ و بێدەنگ پێکەنینێک کە نە ئەبیسترا و تەواو زۆری لە خۆی کردبوو کە ڕاستکۆلنییکۆف گوێی لە دەنگی نەبێ لە پرێکدا هەستی کرد کە دەرگای ژووری نوستن کەمێکرایەوە لەوێش دەنگی پێکەنین و چرپە چر بەهات ئەم تووڕە بوو بە هەموو هێزیە و کەوتە پێدا کێشانی سەری پیرێژن وەێ لەگەڵ هەر لێدانێکدا پێکەنین و چرپە چرپ زیاتر بەرزەبەوە خودی پیرێژنەکە لە پێکەنیندا گرمۆڵە بوو ڕاستکۆڵیکۆف ویستی هەڵبێ وەێ تارمەکە ئاپۆری خەڵک ئەو دەرگایی ڕووی لە نەردەوانەکە بوو تەواو کرابووەوە داڵان و پلیکانە و خوارەوە هەمووی خەڵکی بوو سەریان لەیەکدین نزیک و گشتیان تەماشایانە کرد هەموان هەناسەیان لە خۆ بڕی بوو بێدەنگ وەستا بوون ڕاست کۆلنییکۆف دڵی وشرا توانای هەنگاونانی نەما و ئەدوت بە زەویەکەەوە چەقیوە ویستی بقیژێنێت و باگات زۆر بە زەحمت هەناسەیەکیدا بەڵام سیر بوو ئەدوت هێشتا مۆتەکەی لێ نەبووتەوە دەرگای ژوورەکەی لەسەر پشت و لەبەر دەرگاکەشدا پیاوە نەناسەکە وەستا بوو زۆر بەوردی لەمی ئەڕوانی ڕاستکۆلنییکۆف کە هێشتا فریای ئەوە نەکەوتبوو بە تەواوی چاوی بکاتەوە خێرا چاوی داخستەوە بێجوڵە لەسەر پشکەوتبوو بەخۆی وت ئەمە خەونە کە هێشتا بەردەوامەیان نا پاشان پێڵوی کردنەوە و تەماشای کرد پیاوە نەناسەکە لە هەمان شوێن وەستا بوو چاوی لەو بڕی بوو لە ناکاوێکدا کابرا لەسەرخۆ بەردەرگای جێهێڵا و لە دوای خۆیەوە تون دەرگاکەی داخست لە مێزەکە نزیک کەوتەوە و چرکە ساتێک وەستا لە هەموو ئەو ماوەێدا چاوی لە ڕاستکۆلنییکۆف ناتروکان لەسەرخۆ بێدەنگ نزیک لە تەختەی نووسنەکە لەسەر کورسەکە دانیشت کلااوەکەی لە پاڵ خۆیدا خستە سەر زەوی هەردوو دەستی نایە سەر گۆچانەکەی و چەناگەی خستە سەر دیار بوو ئامادەێ ماوەیەک چاوڕوان بێت. ئەوەندەی بکرێ لە ڕێی مژۆڵە نیمچە داخراوەکانیەوە ڕاستکۆڵنییکۆف بینی کە کابرا تەمەنی لاوی بڕیوە کەمێک بەخۆ و ڕیشێکی پڕی کەم ڕەنگ و تا ڕادەیەک سپی هەبوو دە دەقیقە تێپەڕی هێشتا دنیا ڕووناک بوو وردە وردە خۆر لە ئاوەبوونیەدا بێدەنگێکی تەواو ژوورەکەی داگرت بوو تەنانەت لای پلیکانەکانیشەوە دەنگ نەهات تەنیا مێشەکی زل گیزە گیزیە کرد بەم لاو بەولا دەئەفڕی و بێ ویستی خۆی خۆی بە شوشەکەدا کێشا سەرەنجام ڕاسکۆڵنیکۆڤ خۆی پێ نەگیرا لە پڕێکدا هەستا و لەسەر قەنەفەگەدا نیشت وتی فەرموو بزانم چیت ئەوێ کابرای نەناسراو بە هێوری و پێکەنینەوە بە دەنگێکی تایبەتەوەتی من ئەمزانی تۆ نەنووسیت و خۆت کردو بەخەوتوو